ذلک الفوز الکبیر. بەڕاستی ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی چاکیان کردووە بەهەشتەهایەکیان بۆ هەیە جۆگە و ڕووبار بەژێریانا ئەڕوا و گەیشتنی گەورەیش بە نیعمەتی خوا ئەمەیە. ان بطش ربک لشدید. بەڕاستی خوا سەخت گیرە. انه هو یبدیء و یعید. بەڕاستی هەر خوایە لە سەرەتاوە ئادەمیزاد دروسەکا و هەر ئەویشە لەو دونیا زیندووی ئەکاتەوە و دروستی ئەکاتەوە. وهو الغفور الودود. هەر ئەویشە بەڕاستی گوناه بەخش و خاوەن خۆشەویستیە بۆ ئەوانەی فەرمانبەرداری لێ ئەکەن. ذو العرش المجید. تۆ مەدەرە قسەی کافرەکانی مەککە ئەو قورئانەی ئەوان باوەڕی پێ ناکەن قورئانێکی پڕشکۆیە. فی لوح محفوظ. لە لوح المحفوظدا نووسراوەتەوە و دەستی هیچ جۆرە گۆڕین و شێواندنێکی ناگاتێ.